گەگرانی ئازیز و خۆشەویست سلااوان لەبێت خۆشحاڵین لە بەشی چواردەهەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجەوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون لەگەڵمان بن. لە تەورێز ئەڕادوێی پیشەوەری هەبوو بڕیاردرا بوو ڕۆژێن نیو سەعات ئێمەش قسەی لەسەر بکەین و بەرنمەی تایبەتی خۆمان هەبێ من بۆ ئەو کارە چوومە تەورێز وەتاغێکم لە ماڵی شازدە خانمی میرپەنج بەکرێگرت شەوانە تانیوەشە و ڕۆژانە هەر لە بەیانیەوە تا نوێژی شێوان بەتەنیا خەریکی بەرنامە نیو سەعاتێکە دەبووم و دەچوم دەم خوێندەوە پازدە ڕۆژ ئەو کارم کرد ڕۆژێک هاتن بە تۆڕمبیلێکەوە و بردمێنە ئالاقاپ و واتە نشیمەنی پیشەوەری کە چوون پیشەوەری لەوێ بوو پیشەوەری وتی ئێمە نازانین تۆ چ دەخوێنیەوە پێویستە بەرنمەکە تەرجەمە بکەی و ئێمە بیبینین وتم من وەم زانی بەرنمەی خۆمانە ئەگەر بەرنمەی ئێوە بێ من کاری لێ ناکەم وتی آخر نازانی هەر چارەگە سەعاتەی سیت من حقوقی گوێندەیە وتم من لە معاملەی خۆم زۆر پیداکەم ئەو کارە بە کەسێکی تر بسپێرن ئیتر تازە نەچوومەوە رادیۆ تەورێز هەر لەو سەروبەندەدا نمایشنامەی ئاشین ماڵ ئالانم کردە کوردی و شازدە خانم کە تورکی باش دەزانین یاریدەی دەکردم بەڵام فەوتاو نەهاتە سەرشان و بۆ دووهەم جار پیشەوەریم دیت مانۆڕی هێزی ئازربایجان لە نزیک تەورێز بوو پێشەوە منیشی دەگەڵ خۆی برد لەدەمی نیوە ڕۆژە خواردندا من شعرێکم دەربارەی برایەتی کورد و ئازربایجانی خوێندەوە کە بۆ پیشەوەریان تەرجەمە دەکرد بەلایەوە خۆش هاات لیوانێک ئابجۆی بەدەستی خۆی بۆ هێنام وەرم نەگرت کە عادەتم بە مەشروب نییە حەمە حوسێن خان لێم تۆڕەبوو کە چۆن لە دەستی پیشەوەری وەرناگری بەڵام فیدەی نەبوو وەرم نەگرت حەمە حوسێن خان کوڕی سەیفی قازی و ئامۆزای پێشەوا بوو پیاوێکی سورهولووی زۆر زەلامی چاوزەق و بەهیبەت بوو تاخوا حەسکا کوردێکی دڵسۆز بوو کرابووە فەرماندەی هێزی چەکداری کۆمەڵە بەڕاستی لە هیچ شتێنە ئەترسا ڕۆژێک لە تەورێز خۆنواندنی لەشکری فیدائیانی پیشەوەری لە تەورێز بوو پیشەوەری پرسی بووی پێت چۆنە وتبووی وەک کۆمەڵەژنێکی حیزم دێنە بەرچاو کە بەرموریان تفەنگی بڕنۆیە بەرگەی دەکەس کوردی چەکدار ناگرن ئەم قسە هەرایەکی نایەوە و پیشەوەری زۆر تۆڕە بوو کە دەگەڵ پێشەواش ئیعدام کرا تەنانەت ڕۆژنامەی لەشکری دوژمن ئاتش نووسی بووی پیاوی وانەتر هەر نابێتەوە دوو جارپەتی سێدارە پچڕە بەڵام ئەو بەدەنگی بەرز هەردەی نەڕان بژی کورد و کوردستان کوردستان هەر ئازاد دەکرێ و لەو قسە بێمانایانەی دەکرد لە نەخۆشخانی سابلاغ کەوتە بووم کە هاتمە دەر وتیان کراویە بەرپرسی تەبلیغات سەرپەرشتی ڕۆژنامی کوردستان و رادیۆ چکۆڵانەکەمانم دەکرد دوو یاری دەدەرم بۆ دیاری کرابوو منداڵێکی تورکی خۆی کە تەمەنی پازدە و شازدە دەبوو ژووریکاری بۆ خاوێن دەکردینەوە من کە لادێ یەک بووم هەمیشە لە خەڵکی شارستان و نەخوازە ئەوانەی کە زۆر کۆک و پۆشتە بوون و ئاینەکیان بە فیز لە چاو دەکرد شەرم دەیگرتم و زۆر لە خۆم بە زیاتر دەزانی کە یەکێک لە یاریدە دەرەکانم بناوی علی خوسرەوی لەوانە بوو. ڕۆژێک مەقالێکم نووسی بوو وتم کاکە علی زەحمت نەبێ پاکنوویسیکە تەماشای کردووتی نایزانم وتم هەر شکل نووسی بکە بەسە وتی ناتوانم بە منداڵە تورکەکەم گو تۆ چۆنی گوتی خەتم خۆشە کوردی نازانم بەڵام موات بۆ شکڵ نووس دەکەم بە نوختە فەرقی نەبێ ڕاستی کرد ئیتر هەیبەت و سامی جلی تازە و فش و فۆڵم لە بەرچاو نەما لەو کارمدا نامەیەکم لە تەورێزەوە بهات کە دەبێت لە هەموو ئازربایجاندا ئاوا تەبلیغات بکرێت لە داخان لەسەر پاکەتەکەم نووسیەوە تورکی نازانم و بۆم نردنەوە دوای چەند ڕۆژێک پێشەوە لۆمەی کردم فەرمووی بەو کارە منداڵانەیەت کێشەیەکت بۆ ساز کردوین وتم من خۆم بە کوردستانی دەزانم و لام وان یەکلکی ئازەربایجانین پێشوا گوتی وام نەزانی بوو ئەویش گازندە نامێکی نووسین ئەوان ئوزریان لێ خواستینەوە کەسە هەویان کردووە بڕیاردرا کە ئێمە و ئازەربایجانی لەگەڵ دەوڵەتدا بکەوینەوە توێژی پێکاتن حاجی بابا شێخ مەنافی کەریمی و منیان نردە سەقز نوێنەری ئازەربایجانیش هاتن کە دەگەڵ ڕزمارە قسە بکەین زەبیحی و سەدر ئیسلامیش دوایە هاتنە لامەن پێک هاتن کە دەوڵات بانە و سەردەشت و تکاب چۆڵ بکە. پێشەوەریش زەنگان بەجێ بێڵێ تا ئەو کارش دەکرێت ڕێگە بدرێت کە ئازوقە بۆ لەشکری بانە بنێرن و کورد ڕێگەی لێ نەگرن کاروانی ئازوقە دەبواە بە ئاگداری من و دەگەڵ من بچێ و من و زەبیحی چاومان لە بەرکردنی بێ نەوە کوچەکی شەڕی تێدابێ بەیانی گوتیان وابار حەزرە وەرە بڕۆ کە دیتمان ترۆمبیل بارکراون و نیشانمان نەدراون زەبیحی و من پێمان داگرت کە تا ناوەڕۆکی بار نەبینین قبول ناکەین پاش چاقەی زۆر سەدرول ئیسلام کە برای پێشەوە و سەرۆکی وتوێشکەران بوو وتی بارچیان تێدا نییە جگەل لە ئازۆقەی خواردەمەنی و من ئەمر دەکەم کەنەی پشکنن ناچار بوو ئەمر ملم دانەوان دەگەڵ باران چوومەبانە و لە ماڵی ئەفسەرێک بە ناوی ستوان ڕەنزبەر دامەزرێنرام من خەوتە بووم تەلەفۆن لە ستوان دەکرا لە جوابێکدا گوتی بەڵێ تانکێکیان دەناو باراندا هێناوە زانیم خیانەتێکی گەورە بەدەستی من پێکاتوە و خەتا لە سەدر ئیسلام بووە داخی ئەوەم دەخوارد کە بۆچی لە ڕێگە ئەم کاروانم بە پێشمەرگە بەڕوودکردن نەداوە و دەشمتوانی بە فەرمانی پێشەوە ماڵم لە بۆکانەوە هاتە سابلاغ کوڕێکم هەبوو بە ناوی شێرکۆ تەمەنی چوار مانگ بوو کە دیسان دەگەڵ سەدرول ئیسلام و زەبێحی و حاجی حەمەداغای شێخاڵی بەڕێکرام بۆ سەقز و گفتوگوۆکردن سەدرول ئیسلام دوای دوو ڕۆژ گەڕایەوە بردیانینە ماڵێک لە سەقز و پاسەوانێکیان لە دەرگا دانابووین ئەمجار دەبووە یەک لە من و زەبیحی ئەرەگەڵ کاروانی ئازوقا بچینە بانە وتم زەبیحی تۆ زۆر جار حەبس کراوی لێرە دەمانگرن لە ڕێگەوە خۆت دەرباسکە و حولێک بۆ ئێمە بدە تا نەگیراوین زەبیحی لە ڕێ ڕایکردبوو لە سابلاغەوە هێندێک دراویان بە کاکاغا ناوێک و ڕانندەیەکی ئەرمەنیدا بۆ نردبووین گوز و گومبەت هاتنە سەرمان و داوای چەکدانانیان لێکردین من کە لاوێکی خوێنگەرم و بێتەجرە بەبووم و لاموا بوو چەک لێساندن زۆر شەرما دەمانچەی خۆم نەدا و بە ئەفسەرەکەم گوت دەبێ بکوژرێم و دەمانچەم لە قەدی بکەنەوە ئەفسەرەکە وتی باشە لە تۆ ناسێنم دە ئێوارەدا هاتەوە لامان وتی تۆ حەز دەکەی بچیە ناوشار وەرە پێکەوە بڕۆین چوینە قەراغ چەمی سەقز زۆر بە نەرمی وتی برام من کوردی کرماشانیم تۆشم زۆر وە بەر دڵکەوتووە کە بۆ ئازادی گەلی کورد حول دەدەی بەڵام هێشتا زۆر کاڵی لێم ڕوونە من پڕکێشیم بکردایە بە دەمانچە دەتکوشتم دەوروبەری شارپتر لە 4هزار سەربازی تێدایە دەرچوونت مەحاڵ بوو دەیان کوشتیەوە ئەو جار دەوڵات هەزاران ئەفسری لە من زلتریشی هەیە کە بە کوشتیان دەدا و گوێش ناداتێ تکایە لەوە عاقلتر بە حیفە لە دەست بچی چاوەنۆڕی فرسەت بەو دەنگمەکە هەر ئەمڕۆ حەبستان دەکەن ئەوەندەی بۆم بکرێ یاریدەتان دەدەم خلاصە خاوبوومەوە پێکەوە چوینە بازار کە کتێبی داستان بەکرێ بگرم و لە زینداندا خۆمی پێ بخافڵێنم ئەفسەرەکە ناوی وابزانم ناسرپور یان ناسری بوو بردمە دوکانی کتێب فرۆشێک بە ناوی کولاهی کابراوتی هەر کتێبەی شەوێ بە دوو قران بە ئەمانە دەدەم ئەو خۆی لێ تۆڕە کرد و پێوت بێئینساف ئیجاری کتێب شەوی چوار شایە بەڵام ناچار قبولم کرد و چەند چیرۆکێکم وەرگرت هەرو شەوە حاجی حەمەداغا و کاکاغا و میناسی شۆفێر و منیان گرت و لە ماڵێکی نزیک چەمی سەقزدا حەبسیان کردین و شازدە سربازیان لە سەردانان کە ئاگدارمان بن پۆڵەکەشیان کە بۆ نردبوون نەداینێ ئەفسرە کوردەکە دوای چەند ڕۆژێک هاتە لامانەوتی وابزانم شکنجەتان دەدەن چونکە منیان لەسەر پرشتی ئەوە گۆڕیوە ئەفسەرێکی تر هاتە سەرمان بەناوی نەسیێرزادە ئازربایجانی بوو دیار بوو دەدڵدا لاگیری پیشەوەلی بوو زۆر کوڕێکی باش بوو ئەویش زۆری نەبرد کە نەماندیتەوە ئەفسەرێک بەناوی سەروان بیداربەخت هاتوچۆی دەکردین کە هەموو گیانی گاڵتەوگەب بوو هەرچەند بەندی بووین و شەوانە هەموو دو سعات خەبەریان دەکردینەوە و دەیان بژاردین بەڵام خواردنمان زۆر پادشایانە بوو بەیانی هەنگوێن و کەرە و نەهار و شام گۆشت و برنج بوو پێنج ڕۆژی هەوڵی زۆرم حەبس لە برگران دەهات بەڵام عادەتم پێگرت و پشوم هاتەوە سەرخۆ قەسیدەی بردیم لە بەردەکرد ڕۆژانە هەمووی بەگاڵتا و قسەی قۆڕم ڕدەبوارد لەو سربازە پاسدارانە یەکێک چێشت لێ نەربوو یەکێکیان لوڕی سولتاناباد بوو کە دەیگوت من بوومەتە کۆمەڵە هەر خەبەر و باسێک لە شاردا بواە پێدەگوتین کتێبی بۆ دەگۆڕیمەوە ڕۆژنامەی بۆ دەهێناین شازدە سربازیان لە حەبس خانەدا کە خانوویەک بوو لە سەردانابووین کە سەرگرروهبانێکی لۆر گەورەیان بوو گاڵتەی خۆشم بەو سەرگرروبانە لۆڕە بوو جارێک گوتی هەرکەس هەرچی بەسەردێ لە ناوچوانی نووسراوە وتم نەخێر نەنووسراوە دەکوا بیخوێنەوە من چم بەسەردێ لە ناوچاوی تۆش هیچ نەنووسراوە لەو سوێنند کە نووسراوە و لە من ئینکار لەداخان دەستی خۆی دەگەست بۆی گەڕامەوە کە جارێک ئیزرائیل چوەتە دوکانی تاجرێک تاجر بردوێتەوە ماڵە خۆی ئیزرائیل دەمی لە نان و چێشت نەداوە کابرا سوێندی داوە کە دەبێت نمەکی بکە ئیزرائیلی کرد فریوی خوارد و قامچێکی تەڕی لە خۆیدا و نمەکی کرد ڕۆژێک خواگوتی بڕۆ گیانی ئەو کابرایە بکێشە کابرا گوتی تۆ نمەکی منت کردووە شەرم بکە هیچ نەبێ مۆڵەتێکم بدە ئیزرائیل خۆی گەیاندەوە لای خوددا نەقلی فری و خواردنەکەی بۆ ژێڕایەوە خواگوتی باشە چل ساڵ مۆڵەتی بدە بەڵام جارێکی تر ئەو کرێتیە مەکە ڕۆژێک ئەو دەستەکەمان سەیری لێڕیا بوون پیسایی گەی بووە بەڵندایی دیواری پشتەوە سەروان بیداربەخت هات بۆ دیدەنیمان وتم ئێوە چۆن مەشقی ئەنجێوەی بەسەر بازان دەکەن وتی دەبێت لە 2000 متر خاڵی ڕەشی ناوهدەف بپێکێ وتم ئەو سربازانە مەشقیان کردووە یان تازە هاتوون وەڵامیدایەوە وتی هیچیان لە چوار ساڵ کەمتر نییە کە لێرن لەبەر شەڕی ئێوە هێشتومانەوە منیش پێم وت دەوەرە بابچینە سەری ئاو دەست کونی ئاودەست تا قونی سەرباز بستێکە زۆریش لە خاڵی هەدەف گەورەترە سربازێک نەتوانێت ئەو کونە گەورە بپێکێ مەشقی چی و فێربوونی چی زۆر پێکەنی بانگی سەرگرۆبانی کرد وتی فلان فلان شوودە ئەلان دەبێت بە دوو تەنەکە ئاو بێنی لە چۆم ڕاو بیشوەیەوە یان دەبێت بیلێسیەوە ئاخری سەگرۆبان لە چۆم ئاوی هێنا و شتیەوە زانیمان کە شەڕ لە نێوان دەوڵەت و پیشەوەری هەڵگیرساوە بیستمان کە تەورێز شکاوە ڕۆژێک هاتن بردیان مەلای حاکمی نظامی کە سەررهنگ غەفاری بوو چوار سەرباز لە پێشمەوە بە تفەنگۆ چوار لە پشتمەوە بە کەلەپچەکراوی بردیانم و نێزەکانیان لەسەر قۆنم ڕاگررت بوو بە کۆڵانێکدا هاتین چەند ماڵێکی سەقزی دەڕیاندا و چوونە بەرێکی کۆڵانەکە و ئامادە باش ڕاوەستان لاموا بوو جرتم بۆ دەکێشن و گاڵتەم پێدەکەن چاوم داخستە بوو هەرگەیشت مەلایەن هەمویان کلااویان دەکرد و سلااوێکی گەرمیان لێکردم سرباز تیان خوڕێن و هەڵاتن ئەو قەدرگرتنەی مناڵان زۆر دڵگەرمی کردم چوومە لای سەرهنگ حەمەداغای سەرایی لەلا بوو گورجێ دەستبندیان کردمە و لەبەرم هەستا و جێگەی نیشاندام و نردی چایان بۆ هێنام حەمەداغا باسی خۆی کرد کە چۆن مڵکوماڵی چووە و چۆن لە شاپەرستی لای نەداوە سەرهنگگوتی تۆ دەزانی ئازربایجان من گرتووە قازیش یەک دوو ڕۆژی تر تەسلیم دەبێ شتێک بۆ ڕۆژنامەی ئیتلاعات بنووسە کە قازی بە زۆر تۆی کردوەتە کۆمەڵە بەڵکو لە مردن ڕزگارت بێ دوو بەستە ئەسکیناسیشی لەسەر مێزەکەدا ناوتی وابزانم پۆڵەت نییە ئەمەش بۆ تۆ وتم جەنابی سەرهنگ قازی بە زۆر نەیکردومە کۆمەڵە بەر لەو کۆمەڵە بووم حەمەداغا لە باسی خۆیدا دەرسێکی دادام لە کورتپەرستی پەشیمان نیم و پەشیمان نابمەوە گوناهی منیش بە تۆ بە ئیطلاعات و بە قەوام سوڵتەنەش نابەخش درێ گوڕاندی وەرن بیبەن نەیهێش چایەکەم بخۆمەوە تێری جنێوی زۆر پیست پێدام و هەڕەشەی کرد دەستبەن لە دەست هاتمەوە حەبسخانەکەم ڕۆژێک لەسەر داوای خۆم بردیانمە حەمام دیسان هەشت سەرباز بردیانم و لە دەرکی حەمام دەستیان کردمەوە و لە دەرگا ڕاوستان کە دوای چارەگێک دێمە دەر ڕیشم زۆر هاتبوو تیخی ریشتاشین مەمنوع بوو کابراەکەم دی لە حەمام ناسیمەوە کە ڕۆژێک لە بۆکان پێکەوە ئاشنابووین ئەو خۆی لێ جێرکردم و تەماشای نەکردم وتم برا باگیراویش بم بۆ نام دوێنی سوێندی خوارد کە ناتناسم کە پێم گوت تۆ لە بۆکان بووی وتی خوا ئەیزانی ئەوە برام بووە و من ئەفسەری ئەرتشم بۆ خۆی ڕیشی تاشیم و زۆر ئۆزرخوای کرد کە هاتمە دەر لە حەمام کابراایەکی سیسەکەی کورتە باڵاوتی هەژار من نافع مەزهری شاعرم هاتووم بتبینم ئیتر سەرباز نیان هێشت بیدوێنم و ئەو حەسرەتەم تا ئێستاش هەر لە دڵدا ماوە لە سەتای دامەزرانی دەوڵەتی عراق کە دادگا بەدەست مەلایانەوە بووە دەڵێن نافع مەزهر لە هەڵبجە فەقیەتی کردووە من بۆچی قورآن بە شعری کوردی تەرجەمەەکەم لە سوورەتی ئەلقاریعا دەست پێ دەکا ئەلکوتینەر وەلکوتینەر نازانی چییە ئەلکوتێنەر ڕۆژێک کە خەڵک ئەبن بە پەپولەی سەر لە شێواو وەک کێوان ئەبن بە خوری پێشەوە کراو ئەو کەسەی قرس بێتەرازووی وا لە عیش و خۆشیە ئەو کەسەی سوک بێتەرازووی دایکی ئەوە هاویە تۆ نازانی ئەوە چییە ئاگریەکە گەرم لە ئەنجامی نووسینی ئەم شێرە قڕ دەیگرن مەلای حاکم دوو مانگی حەبس دەکا ئەم جار شعرێک لەسەر هەژاری و چرەڕەشی فەقێ دەڵێ و تەیە سەرگونی خۆی شین نەکرد جبریل هاتووە دەیبەنەوە بەردەستی حاکم حاکم پێی دەڵێ هەتی و بۆ کفرت کردووە ئەویش وەڵامی دەداتەوە بۆچی قوربەن جبریل گونی هەیە حاکم پێی دەڵێ وس بێ ئەدەب گونی کووە ئەویش لە وەڵامدا دەڵێ دەسا و تومە هیچی شین نەکرد بەتکاو ڕەجای خەڵک وازی لێدێنن دوو مانگ بوو حەپسکرا بووین سەروان بیداربەخت ڕۆژێک هات زۆر کەز و کەنەفت دیاری دەدا وتی خەبەری زۆر ناخۆشم پێیە زۆر خەمبارم بۆیەوە وتم ئاخریان لێرە دەمان کوژن یان دەمان نێر نەتاران دەبڵێ چییە؟ گوتی ئێوە ئەمڕۆ ئازادن و نانی نیۆڕۆتان نادەینێ بۆیش کزم کە تازە مەجلسی گەپ و گاڵتەی دەگەڵ ئێوەم نامێنێ باوەڕمان نەکرد وتم دەچمەلای غەفاری ئیجازە درام غەفاری وتی بەڵێ ئازادن وتم کەوا بێ دەتوانم بچمە ساڵحاوە خزم لەوێ هەن وتی نا دەبێ ئێمە بە حرمەت بەڕێتام بکەینەوە تێگەیشتم کە بەردانی ڕاستینیە و هەردەمگرنەوە چوومە منزڵی حەمەدەمیناغا و قاسماغا لە سەقز کە هەردووچیان برای حزبی بوون بۆیان گەڕامەوە کە لە پاش شکانی ئازربایجان پیشەوەری و زۆر لە دارودەستەی هەڵاتون بۆ رووسیا قازیش هاتوۆتە حەمامیان و بێشرت خۆی تەسلیمی دەوڵەت کردووە ئەو داوای لە سەرتیب هومایۆنی کردووە کە ئێوە بربدەن. بە کۆتری نامەبەردا فەرمانی ئازادی هاتووە وتیان زەبێحیش پەنای بە کۆنسولگەری ڕۆس لە ورمێ بردووە ڕایان نەگرتووە دەگەڵ سید ئەحمەدی سید تەهاو دڵشاد بە منشینێکی حیزبی ڕای کردووە بۆ عراق و رادیۆ لەندن خەبەری داوە وتم ئێوە ناترسن هەمەدەمین دەستی بۆ سۆپەڕداشت وتی هەموو ڕۆژێ گزارشێکم نووسیوە ڕەنگە پڕ بەو سۆپە ببن من هەواڵی دەوڵەت بووم قاسم ئاغاوتی ئەگەر قازی نەفۆتا بە ئێمە هەمومان دەفۆتین بەڕاستی خەبەر و باسێکی دڵتەزیێن بوو لەو حەبسەدا زۆرم قەرزی ئیجارەی کتێب کەوتبووە سەر چوومە دوکانی کولاهی پێموت کوا حیسابت چەندە گریا وتی بریا مردبام و ئەو ڕۆژم نەدیبە یەک شایی پۆڵم ناوێ ئەو ڕۆژش لە ترسی ئەفسەرەکە داوای ئەو پوڵە زیادیم کرد پاشنیۆڕۆ کە دەبوو سەفەر بکەین و چاوەنۆڕی ترۆمبیل بووین سەرتیب خۆمایونی هات و ئەحواڵێکی پرسییم گوتم من دەمانچەکەم لێ سێنراوە حەز دەکەم بمدەنەوە وتی جا بۆ چیتە خۆ ئێمە زۆر زوو چەک لە هەموو کوردێک دەستێنین وتم بەڵێ ئەو دەمقەیدی نیە بەڵام ئێستا بۆ من شەرمە بەتەنیا لە چەکرابم گوتی دەمانچەکەی بدەنەوە دەیانمەوە هومایانی گوتی من سواری تۆرۆمبیلی ئەولاغای ئیلخانی دەبم. قاسماغا و حەمەدەمیناغا و هەژار سواری ماشێنی من ببن و لە بۆکان یەکتر دەبینین جگە لە ئێمە سییان سربازێکی ڕانندە و ئەفسەرێکی سەر ڕەشتەداری لە سەقزەوە بەرەو بۆکان هاتین لە ڕێگە تووشی پۆلپۆلی سەتی و دۆسەتی لە فیدائیانی پیشەوەری دەبووین کە کورت فەنجان لێ ساندبوون و بە کۆمەڵ زۆر زۆر دەگریان و یان حوسێنیان دەگو ئەفسەری سەرڕشتەداری دەیگو من شاعرم ئاغایان گوتیان ئەوە شاعرە هەڵی پێچام کە نمونەیەک لە شعری خۆمی بۆ بخوێنمەوە و تەرجەمەی بکەم ئەوەم بۆ خوێندەوە کە دەڵێم ڕۆڵە ناموست وەک خزمەکانت نەدەی بە شەکر دەستم دامانێت شەرف گەوهرە قیمەتی نایە دەویت ڕوڕەشی هەردووک دنیاە ئەو کەسە پیاوە بووە خاک و ئاوی ڕۆح دانێ و بەچاک بمێنێ ناوی نەتبێستووە واتەی زانای سەرزەمین مردانە مردن نەک حیزانە ژین بۆم تەرجەمە کرد ئافریمی لێکردم منیش مەبەستم لەو دوو ئاغایە بوو کە بەبێ شەرم شەنازی بە خیانەت بەگەلی خۆیان دەکەن نوێژی شێوان لە بۆکان تووشی سەرتیب هۆمایۆنی بووینەوە گوتی با هەژار لە ماڵی قاسماغابی سبەی هەمومان دەچینە مەهاباد چوومە منزڵی قاسماغا کە لە ماڵە عەبدوڵای بارامی بوو کاک هەمزەی کۆنە هەواڵم هات وتی وەرە لە ماڵی من بخەوە وتم وا بزانم قاسماغا ڕێنادا چونکە وا دیارە منی پێس پێراوە بە هیچ کوێدا نەچم. هەمزە داوای لە قاسماغا کرد کە من بێتە ماڵە خۆی قاسماغاوتی لێرەش نوێن هەیە بۆ بێت. هەمزەوتی من بەڵێ نەدەم کەسبەی بیهن مۆلای تۆ ئەگەر وانە بوو با من ئێعدامکەن قاسمەغاوتی قەیدی نییە بابێت هەرچوینەوە هەمزە هەڵی پێچام کەڕاکە و خۆت خلاصکە زۆری حەولدا وتم چونکە تۆ بووە زانم هەرگیز ڕناکەم بابزانین چۆن دەبێ بە خەیاڵی خۆم وامدا نبوو کە لە میان دوا و ئیجازە وەرگرم و بچم بە پێ و شوێنی عبدوڵای برام کە لە تەورێز دەیخوێن ئەوسا لە تەورێز خۆم شەرمەوە کە شارێکی گەورەیە و نامدۆزنەوە. بەیانی دەگەڵ هەمزهاتینەوە لای قاسماغا شەیپوری سەفەر لێدەدرا و لەشکر بەرە و سابلاغ دەرچوو ئەشاریشان دەگەڵ دەچوون لە قاسماغان پرسی کواکاکە ڕەحمان وتی نەخۆشە و لە گوندی شێخ لەرە وتم ناتوانم بیبینم لە پاش چاوێک بێت جوابمانەوە وتی منوان پێ باشە بچیە لای کاکە ڕەحمان و پێی بڵێ بتنێرێتە قەرەگوێز لای ئەحمەداغا و هەرگا بە مەسلحەتمانزانی دەتوانی بێ سابلاغ ئەمڕۆ دەگەڵ لەشکرمەیە هەر ئەو وای گوت ئەو پیاوەی کە وەختی خۆی خەبەری خیانەتی دێبۆکریانی دابوومێ گورجێ لە ئەسبدا بەزی و ئاوزەنگی گرتووتی وەرە سوار بەو بچۆ شێخلەر لە بن لێوانەوە وتی منم ئەسپەم ناوێتەوە ئیتر خۆت دەزانی سوار بووم و هەر لە کۆڵانی حەمامەوە کردمەغار لە شار دەرچووم و تەقلە کوت ڕوم کردە شێخلەر لە ڕێگە وام حل کرد کە ئەحمەداغای قەرەگوێز زۆری خراپە دەگەڵ دەوڵەت کردووە منیشی خۆشناوێ قاسماغا دەیەوێ من ببمە دیاریکی دەست و ئەحمەداغا بمگرێ و گوناهی بەهۆی منەوە ببەخشرێ بە هومێدم ئەم خەیاڵم ڕاست نەبوو بێ بەڵام وای بۆ چوو بووم. گەگرانی ئازیز لێرەدا هاتینا کۆتایی بەشی چواردەهەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر هەمولایەکتان بە شادی بژین.